لە ئەڵقەی ڕابردوودا ئەنجێلۆ فێڵی لە ڕۆمیۆ کرد، پەیمانی پێدا کە نهێنی یەکتری بپارێزن، بەڵام ئەنجێلۆ نامەکەی لە ڕۆمیۆ دزی تاوەکو بیکاتە دیاری بۆ دەستەکەی و ڕەزامەندی بەدەست بهێنێ، بەڵام نامەکەی ڕاستی ئەنجێلۆی بەدەرخست و سزایەکی توندی وەرگرت، بە دەستی ئەندامانی دەستەی گورگەکانەوە. قەت لێت خۆش نابم ڕۆمیۆ. دەبێت تۆڵە لێ بستێنمەوە. بۆ کوێ ئەچی؟ مامۆستا، ئەنجلیۆ کوڕێکی زۆر دڵپاکە. منیش خۆشحاڵم بە هاوڕێیەتی. وابزانم ئەبێتە باشترین هاوڕێی من. ئەنجلیۆ ئەنجلیۆ چی ڕووی داوە؟ ئای ئەوە چی بووە؟ هیچ نییە بابە هیچ نییە کورە پێم بڵێ بزانم کێ وای لێ کردووی پێدەچێ ئەو مناڵانە من کە هاوڕەتیانەکەی زوو پێم بڵێ دەی بەخوا بێ ئەقلی زۆر سپاس بۆخوا کە تۆ هێشتا سەلامەتی ها مەبەست چییە؟ پێت ناڵێم ئەگەر نا تووشی گرفتە بیت ئەنجلیۆ تکە هەموو شتێکم بۆ بگێڕەوە یەکێک لە گورگەکان دەیەوێت لە تۆش بدات و پاشان دەرت بکات. ها کێیە؟ کاسیۆنی کاسیۆنی بەڵێ ئەو ڕقیەتی لە دووکەڵ کێش پاککەرەوەکان من ویستم بەرگرت لێ بکەم و وتم ئەو هاوڕێمە. تاجەری ئا لەوێیە. نا نا پێی نەڵێی. باشە خۆت بگرە. باشە تۆ چاوەڕێکە لێرە من ئەچم بەدوای ڕۆمیۆدا ئەگەڕێم. تۆ بوویت دەدویست لێم دێی و دەرم بکەی لە شار. ئەوە بۆچی لە ئەنجلیۆت دابوو نەکەی جارێکی تر دەستی بۆ درێژ بکەی هەی زلە. هەی بێ عەقڵ هە زۆر چاکە هە ئێستا لێدان و کوتانە دەست پێکە هەی گێلە. ئەوە لێرەن. زۆر چاکە ئێستاش کاتی گاڵتە تەواو بوو. ڕۆمیۆ ئێستا کاتی شەرە. چی؟ ئەندامانی دەستەی گورگەکان لە ناو بەلەمەدان؟ لەوێ کۆبوونەوە ئەکەن. ئیتر ژیانت فەوتا ها بگرە ئەوە چی ڕووەدا لێرە مناڵینە ئێوە ئاژاوەی زۆرتان ناوەتەوە لێرە وەرن ئێوە گیراون ڕامەکەن دەی وەرن دەی زۆراکەن ئەوە ڕۆمیۆیە پێویستێکی زۆری بە یارمەتی ئەمەیە خێراکە زوو ڕاستەکەی تاسیۆنی ئەی زووکە تۆ باشی بەڵێ زۆر سپاس بۆ ئەوەی هەموومان پێوە بین لەناو کەشتیەکە بمانگرن. من هەرگیز لە ڕۆمیۆ خۆش نابم. بۆ کوێ دەچی؟ هەر بە دڵە لێ بستێنە لۆ ترسنۆکی پیسە. چەند ڕقم لە ترسنۆکە. گوێ بگرن من وا دەزانم ڕۆمیۆ بێتاوانە. کوڕە بچووکەکەم ئەوە چیت بەسەر هاتووە ها کوڕەشیریەکەم ئەو چێوە لە تۆ کرد بۆمیۆ بوو ئەنجلیکا بەدەست نەخۆشی دڵەوە ئەیناڵان، پزیشکیش ئامۆژگاری ئەوەی کردبوو کە خۆی تووشی دڵتوندی نەکات بە هیچ شێوەیەک. ئاخ ئاخ ئاخ ئاخ ئاخ ڕۆمیۆ ڕۆمیۆ ڕۆمیۆ نا نەکەیت نەکەیت بێیتەوە ئێرە. کاتێ ئەنجلۆ خۆی لە ئاوێنەکەدا دەدی زیاتر توڕە دەبوو، بەڵام ڕۆمیۆی دڵپاک، نەیدەزانی کەوا ئەنجێلۆ چی پیلانێکی بۆ دادەڕێژێ لە ژێرەوە. ئەوە چیە؟ ئەم پارانەی لە کوێ بوو؟ دەزیوێتی من پێشتر هەبێک مام کاوە دەست بوو. ڕۆمیۆ؟ ئەچوو ناوەکە خیلاگەڕێم کە پارەکەی تیابوو. چ پزیشکەکە بانەکەم داچ لە بەردەم بە. هەواڵی زۆرم پێ بۆ ئەنجلیتا بگێڕمەوە هەرچەندە هەواڵەکان خۆش نین بەڵام پێکەنی ناوین پارەکان لە تی سەرم کرد یان لابەشت کردووە لەگەڵ گورگە پیسەکان من تێناگەم درۆکردن سودی نیە ئەم پارانە لە ناو جاتەکەدا دۆزراوەتەوە. بەڵام من هیچ شتێ دەربارەیە من نازانم. لەسەر ئەوەش خۆت و گورگە پیسەکان لە ئەنجلیۆتان داوە. بیکۆڕۆ. لەسەر خۆ بە بیکۆڕۆ. بەتە. واللە دەبیسە چی تونتە دەمایی دەزە نەخێر من دز نیم گوێم بۆ بگرە مامۆستا من دز نیم من تۆم خۆش ویست وەم زانی کوڕێکی باشیت بەڵام من زۆر هەڵە بووم تۆ دزێکی زۆر پیسی ڕۆمیۆ ئیتر نایەڵم لە ماڵەدا بمێنیتەوە ئەنجیلیۆ درگاکان داخە ئەچم پۆلیس بانگ دەکەم. سەرچاو باوکە. بۆچی بانگی پۆلیس دەکەن؟ خۆ من هیچ کارێکی خراپم نەکردووە. بۆ تێم ناگەی ئەنجلیۆ؟ خۆ تۆ باوەڕم پێیەکەی ئەنجلیۆ وا نییە؟ ئەنجلیۆ، بۆ پێیان ناڵێی کە من تاوانبار نیم؟ ئەنجلیتا وتی کە تۆ دزی، منیش بەوە زۆر دڵتەنگ بووم، تۆ تووشی بێئومێدیت کردم ڕۆمیۆ. ڕۆمیۆ گیان، هیوادارم جارێکی تر بدینمەوە تخوا. ئەلفرێدۆ بەس تۆ پێم بڵێ من چی بکەم؟ تا جارێکی تر ئەوە دووبارە نەکاتەوە. مەترسە خان مەکەمە و سزای توندی خۆی وەرەگرێ، ئێمە هەردەم ئامادەین بۆ سزادانی توندی ئەم چەتە مەترسیدارانە. دوو ڕۆژ لەمەو پێش ئەوەندەیان لە مناڵێکدا بوو لە هۆشی خۆی چووبوو. ئێستاش کەوتێ بەردەستمان ڕۆمیۆ ئەبێ سەزا بدرێی کۆمەڵێک دەردەسەری ڕوویکردە ڕۆمیۆ بەبێ ئەوەی بزانێ هۆیەکەی چیە، بە دزی تاوانبار کرا و پۆلیس بە دوایدا دەگەڕێت، ئێستا کەوتۆتە ژێر چنگی دەستەی گورگەکان، جا نازانین چی بەسەر دێت، دەرباز دەبێت یاخود نا، ئەمانە لە ئەڵقەی ئایندەدا